هەر کەسێک لە ئێوە لە شوێنی خۆی با هەڵنەستێ و وشترەکانیشتان ببەستنەوە ئەمری پێغمبەری خوای عەلەیهی سەڵاسەلام دەکرێ بڵێ جا پێغمبەری خوا لەو شتانە چوزانێت خۆ ئاگای لە ئەوە نییە پێشببینی بک بزانێ باران دەبارێ بادێ چی دێ چی نابێت فقام فینا رجل باللیل ڕاویەکە دەفەرمێ پیاوێک هەڵسا کاتی بایەکە گوێی نەدایە ئەمرەکەی پێغمبەری خو عليه الصلاة والسلام فأخذته الريح إلى فألقته في جبال طي فەرمێ بایەکە هەڵی گرت فڕی دایە چێوی طی سەدان کیلۆمەتر لەو شوێنەی خۆیەوە دوورەوە بە هیلاک چوو سەدان کیلۆمەتر ڕووداوێکە لە سەردەمی پێغمبەری خوادا عليه سەڵات سلام ڕووی داوە و سەحابە بوومان دەجێڕنەوە ڕزای خی گەوریان لەبێ بەس ئەوەندە پێغەمبەری خوا علیه ساسم فەرمووی بایەک دێ کەس لە شوێنی خۆی هەڵنەستێ نیانوت کورەوە قەیچێکەوە زۆر گرنگ نییە جارێ زۆر خەتەڕ نییە و مۆزوعە ئەمڕۆ ڕیبا دەخورێ بەلایەنەوە کێشە نییە فلان مامۆستا فەتوای بۆ داوین قولی پێغمبەری خوا و ئەمرەکەی ئەو حەدیسەکانی ئەو ئاەتی قورآن هەر حیسابیشی بۆ ناکرێت فلان مامۆستا فەتوای بۆ داوین بەس تەنها لەبەر ئەو فەرمانە بایەکە هەڵی گرت و لە کێوی طەی لەوێ فڕیدا کە سەدان کیلۆمەتر لەوێوە دوورە و بە هیلاک چوو لە ناوچوو بۆیە بەڕێزەکانم باوا نەزانین ئێمە لە شوێنێکدا دەژین کە قدرەتی خوای تێدا نییە باوا نەزانین ئێمە بەرەڵاین حسب الناس أن يتركوا سدى خەڵک وا حساب دەکا بەرەڵانە و خی گەورە بەرەڵای کردو چی دەکەی بیکە عقوبەت لەسەر نییە و خی گەورە ئاگای لە تۆ نییە افحسبتم انما خلقناکم عبثا وا حساب دەکەن خوای گەورە بە گاڵتە ئێوەی دروست کردووە خوای گەورە عقوبەتان نادا و بەرنمەیەکی بۆ دانە ناون پێتان بڵێ ئاوا بژین و ئاوا بڕۆن و ئاوا بکەن خەتەڕە بەڕێزەکان و ئینسانی مسلمان دەبێ ئاگای لە خۆی بێدائیمەن ئاگای لەوە بێشتێک نەکە خوای پەروەردگار لە خۆی تووڕەکە خوای پەروەردگار تووڕەبێ واللهی ژیانت تاڵ دەبێت لە دنیا و لە قیامەتتدا